جاهیل مستقلمان کران ئاوەها ئەمرمان پێکردن بۆ ئەوەی کە ڕووبکەنە لای مەسجد الحەرامەوە و ئاوەها حجەتمان بۆ خەڵک بۆ مردن بەسەرتانەوە نەهێشت و نامەتەکەی خۆمانمان تەواو کرد بەسەرتانەوە و نەخسمان تیا نەهێشت وا شتێک وا نەتانەزانین تەعلیمتان بکەن یانێ تەعلیمی ئەمانە شتێک جەدیدە بۆتان لەمەو پێش وێڵ بووە تا لەمانە نەتانزان وەک لە ئافری ئایەی بیست سوەی جمعە فەرمێ وإن كانوا من قبل في ضلال مبين بەڕاستی لە پێشە پێشەوەی کە هدایت بێت لە گومڕاهیەک ئاشکارە بوو نەبێتێ و بە ڕەوشێک کە خوا ئیزنی نادا و پێی ناخۆشە بەرخوردار نەبن لە نامەتەکانی ئیسرائیلیان لێ نەکەن و بەم تەرتیبە لە دەرکەوتنی ئەو نعمەتانە سەردیری مەکە کفر ئەوەیە کە ئینسان بە مەوزعی دەرونی زاهری لە دەرکەوتنی شتێک و ئاشکرابوونی شتێک بەرگری بکە بەو مەوزعی ئەو شتەدا خۆشێ ئێوە ئاوەها بکە ئەمەش لە مەوردی استقلال پێدانە لە زمینەی اتجاه و و ڕۆشن ئەبێتەوە کە استقلالی ئەم ئومەتە لە ئێستێجاها لەگەر ئەوەی کە ئەرتباتی دراوە بە مەسجد الحرامەوە ارتباط بەوەی شەوە پیا کات کە مەسجد الحرام لە هەر جۆرە شتێک خلافی ئەوەی وا ئەمە لەبەر ئەوە ڕوویەکەم دەری بێت و پاک بێت دوور بێت لە کردار و ڕفتارێک وە مەسجد الحرام بۆ ئەوە دروست نەکراوە و بۆ ئەوە بۆ خلافی ئەوە ڕووی دەکرێت دوور بێت لە شرک و لە هەر جۆرە ئینترافێک هەرواکە دەستور درا بە ئیبراهیم و ئیسماعیل عەلەیهما الصلوات و السلام ئەوەندار کە پاکی بکەنەوە لە عەرەب هەر لەبەر ئەوەیە کە دوای ئەمە زەمینە مساعد بوو دوای ئەمە مسلمانان ئیمکانی ئەوەیانە دەستکەوتە لەم زەمینە ئەقدام بکەن و دەوروبەری مەسجد الحرام حتى حریم مەسجد الحرام پاک بکەنەوە لە مشتەکین لآیه اسم هشتی سوره توبه امر نازل بود به يا أيها الذين آمنوا إنما المشركون نجس فلا يقربوا المسجد الحرام بعد عامهم هذا وإن خفتم عيلة فسوف يغنيكم الله من فضله إن شاء ئێوە ترسان لە فەقر احساسی ضعف لە خۆتانا کردن لە سورەتی منعی مشرکین لە نزیک کەوتنەوە لە مسجد الحرام ترسی ئەوەتان بوو کە تووشی فەقر بێن نا نەترسن چونکە بینێکی ترخوا لە فەزل و زیاوە نامەتی خۆی بێنیازتانەکە ئەگەر گەرەکی بوو یانێ ئەو وعدەی کە پێیان ئەرێت فەزڵ و زیاوە نیعمەتی خوا سەبەبی کەسبی ڕزق و ڕۆزی تەنها ئا ئەو سەبەبە نییە ئەوە نییە کە زەمینە مساعد بێ بۆ مشتکین کە نزیکی مەسجد الحرام کەونەوە و بێن بۆ دیەنی و مبادلاتێک لە ئەسنای ئەو دیەنکردنانە و ئەو زیارەتانە ئەنجام بگرێت ئەسبابی تریش غێری ئەوە هەن در نتیجە مؤمنین ئەبێ دوای منصرف بوون لە ئەم سەبەبە لەبەر ئەوەی کە دەی لێرەوە ئەمەیش ئەزانێت کە ئێوە مخلصانە دەست ئەکێشن لە سەبەبێک و منفعەتی مادی لێوە دەست ئەکەوێ ئەمما لە زمنی ئەوە مەزەڕەتێک مەقصدەیەک مانەویش هەیە بەمە ئەزانێت کە مخلصانە و لەبەر خاتری ئەو بەعەزمی خاتەوە دەست ئەکێشن لەو سەبەبە و دیارە کە بەجێیە بۆ گەلێک لە بەندە مؤمنەکانی خوا و لەبەر خاتری ئەو دەستی پێشن لە سەبەبێک لە ئەسبابی ڕزق بەجێیە کە لەلایەکی ترەوە کۆمەکیان بکات و لە تەرێقی ئەسبابی ترەوە فەزلی جیاوان ئەوەتی خۆی دادەیان و چون هەر کارێکا بەجێ ئەکات ئەوەش ئەکا و لە تەرێقی ترەوە هیچ جۆرە مەعنەویەت و ڕۆحێکی تیا نەماوە وەختێک فقط ئەسوات و حەرکاتێک بێ ڕۆحە ئیتر ئەرزشی ئەوەی نیەتە لەبەر خاتری ئەنجامی ئەوە لە دوورۆکردنەوەی دوشتین لە مەسجد الحرام خودداری بکەین ئافرەت تا زمانێک کە مقدارێک ڕوح و معنویەتی تیاما بوو هەرچەند مشتەکەی بوون کە ئەنجامیانەدا ئەرزشی تا حەدێک بوو بەڵێ بۆ قیامەت قەبوڵ ناکرا ئەمما لەبەر ئەوەی کە ئەنجامدەرانی ئەو نوێژە لەلای خۆیانە لە دەروونی خۆیانە بۆ خوا ئەو کارەیانە کرد ئەرزشی ئەوەی بوو کە زەمینەیەک وا بۆ ئەلای ئەوە هەیە مەحفوظ بێت و لەتمێ لێ نەدرێت بەڵام وەختێ ئێستا ئاوانەماوە و تەواو وەزعیەت منقەلب بووە نوێژەکەیان وەک غەیری نوێژ وەک نەبوونی نوێژی لێ هاتووە فەرقێک لە بینی بوون و نەبوونی نوێژەکانە بەس نوێژێک کەوتنەوەیان لە مسجد الحرام کە بۆ ئەوە دانراوە بەندەگانی خوا بۆ ئەنجامی مەراسمی عبودیت لە بار مەسەرەکانیان ڕووی پێ بکەن و دیگەری لێ بکەن نوێژێک کەوتنەوەیان لەم مەرکەزە غەیری مەفاسد هیچێکی تیا نیە کەوابوو هیچ کۆرسێک نابێت لە ڕێی مسلمانانا بێت بۆ ئەقدام لەو زەمینە تا ئێستا بە تەفسیر و بە اختصار ئەمە بەیان کرا کە خوا جل جلاله هەر لە زووەوە لە زمانی ئیبراهیم و ئیسماعیلەوە عەلەیهیمسەلەوات وەسەلام ماڵێکی بۆ مەردم دانا لەسەر زەویا، دەستووری بە ئیبراهیم دا کە بە کۆمەکی ئیسماعیل لە زەویا ماڵێک دروست بکەن بۆ مەردم کە ببێتە مەرکەزێک بۆ تەوەجوهی بەندەگانی مخلسی خوا بۆ ئەوەی کە دڵانی مخلس پێیەوە ببەسرێت و مردم کە خودداری بکەن لە ئەنجامدانی هەر جۆرە شتێک وا لەگەڵ پایتەختی فەرمانڕەوایی خوالیدا بکەم لە ویا سازگار نییە و هەم ئەمن و ئارامشی بەخشی بە ئەو وڵاتەی کە ئەو ماڵەی پێیان حەریمێکی بۆ ئەو ماڵە قەراردا لەمەی کە دەستوری دا بە مەردم هەر لە سەرەتای دروستکردنی ئەو ماڵەوە کە حرمەتی ئەو ماڵە و دەوروبەری ئەو ماڵە و حەریمی ئەو ماڵە نگەهداری بکەن تا ئەوەی وا هەدەفە لە بینای ئەو ماڵە لە باشترین زمینە بە تحقق بگەێت و ئەنجام بدرێت و بەم تەرتیبە ڕووی دڵانیان ئەنوێت و دڵەکانیان هەمیشە لە تەواوی حیاتیانە ببەستێ بەس و هەر لە ئەم زەمینەها بوو کە هەر لە سەرەتای دروستکردنی ئەو ماڵەوە خواجە لە جەلالبوو دەستور ئەدا بە بانی ماڵەکە حەزرەتی ئیبراهیم کە ئەعلامی هەدەف لە بنای ئەو ماڵە لە ناو مردما بکە بگەێنێ بە خەڵکە کە ئەبێ بێن لە دوای منفرف بوون لە تەوەجه بە هەرچی مرکزی ترە بێن و جێن لەو ماڵە بکەن و ئەنجامی مەراسی عبودیت لە بارزترین و خاوێنترین سوبەکسانیا لای ئەو ماڵاو لەناو ئەو ماڵە ئەنجامە یانێ هەر لەو وەختەوە حەج فەرز ئەکا لەسەر مردم و هەر لە زەمانی بانی ئەو ماڵەوە ئیبراهیم عەلەیه سەڵات وسەلام ئەو ماڵە ئەبێتە مەرجعێک بۆ بەندەگانی مخلصی خوا کە هەموو ساڵێک لەم ناو لەولاوە لە دوور و لە نزیکەوە بە هەر طریقێک ممکن فيه والباد إن الذين كفروا ويصدون عن سبيل الله والمسجد الحرام الذي جعلناه للناس سواء العاكف فيه والباد ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم پێشەوە لە لا سورة هەدەف لە بناوی ئەو مەرکەزە ئەکات و ئەگاتە ئەوەی کە دەستووری دا بە ئیبراهیم هەر لەو وەختەوە کە ئیعلام کات بە مەردم کە ئەبێ بێن بۆ حەجی ئەو ماڵە و بۆ دێن لەو ماڵە لە دوای منسەرف بوون لە هەموو مەرکزێکی تر و بێن لەوێ لە سوەری مختلفە ئەنجامی وەزیفەی بەندگی و ئەدای مەراسمی بەندگی بکەن کە بەو تەرتیبە دەرەکەوێت ئەوانەی وا ئێستا یانێ لە زمانێک کاتە ئەو ئاەتانە نازڵبن دەسەڵاتیان هەیە بەسەر ئەم ماڵا و مؤمنینیاندا بەرخۆدار بوون لە خەیراتێک واردە و بەری ئەم ماڵا دەستکەوێت مەخدوم کردووە ئەوانە ئەو هەدەفەی وا لە بینای ئەو ماڵە هەیە زۆر دوور کەوتونەتەوە لێ زۆر گم بوون لێ جا لەبەر ئەوە حەقیانەکە هەڕەشە و تەهدیدی شەدید لە تەرەفی خواوە لێیان بکرێت و هەروە حەقیانەکە لە ئایندەیەکە دوای زەمینە مساعد بوون خوا بڕوا بە گژیانە و دفاع بکا لە مؤمنین و زمینە فراهەم کاتەوە بۆ ئەوەی کە ئەوانەی وا سزاوارن بە نزیکی لەو ماڵە لێ نزیکەوە هەرواکە لە دوای ئەم مقتەعە لە ئاوی سوشەوە بەیانەکە لەم مقتەعەوە ئشارەمان بۆ کرد دەفەرموێت بەڕاستی ئەوانەی وا کوفریان کرد ئەوانەی وا خەفیان بۆ ڕۆشن بووەوە ئەمما بە مەوزەگیری دەرونی و زاهریان بە حرەکاتیان لە ژیانیانە دەرگریان کرد لە دەرکەوتنی ئەو حقیقەتە آخر وەختی ئینسان حقیقەتێکی بۆ ڕۆشن بێتەوە ئەکرێ بە مەوزەگیریەکانی لە بەرابەری ئەو حقیقەتەوە بە زبانی حاڵ ئەوە بە هەموو کەس بگەیەنێت کە بەو حەقیقەتەی زانیوە و قبوڵی کردووە، هەروا کە ئەشکرێت بە مەوزوعگیری نادروست لە بەرابەریەوە لە دەرکەوتنی ئەو حەقیقەتە لە تەرەف خۆیەوە بەرگری بکات و دایپۆشێت جا فەرمێن بەڕاستی ئەوانە کە کوفریان کرد و کردویانە بە ڕەوش و بەرنامە بۆ خۆیان کە ئەوانەی وا خەریکن لە ڕێگەکەی خواوە حەرەکەت ئەکەن لەو ڕێگە هەموارەوە لەو ڕێگەوە وا سازگارە لەگەڵ فطرەتی ئینسانە حەرەکەت ئەکەن ئەوانە منعەکەن لە حەرەکەت لەو ڕێگەوە و هەروە ئەوانەی وا سزاوارن بە مەسجد الحرام حەقە بۆ ئەوان کە نزیک من لێ و ئەوەی وا هەدەفە لە بنای ئەو بە تحققی بگەێنن من ئەیانەکەن لە نزیک کەوتنەوە لەوێ و لە ئەنجامی ئەو مەراسمە دەبێرا ئەو مەسجد الحرامەی وا ئێمە بۆ مردنمان قەراردا بڕیارماندا کە بۆ مردن بێت بە جۆرێک کە چ ئەوەی وا عقوفی تیاکە ئەوەی وا بە تەوەجه ئەوەی کە اقتزای زۆر هەن بۆ ئەوەی کە بڕوا بەدەم مەسائلی ترەوە بڕوا بەدەم ئۆموری ترەوە خەریکی ئۆموری زندگی بێت بچێ بەدەم ئەوانە وڵا خۆش و ئارزو تقازایانەکە و حیاتی دنیا تقازایانەکە باوجودی ئەو اقتلاعاتە خۆی کنترۆل ئەکا و خۆی گیر ئەدا لەناو ئەو ماڵا و نەزەر بە عەزەمەتی خوا بتێک لەوێ شتێکتر لە مەراسمی بەندەریا بێت لە ئەترافی ئەو ماڵە چ لە مەحدودەی حەرەمی ئەو ماڵە بێت و چ خارج لە ئەو وڵاتە بێت لە تەواوی کوڕی زەویا بۆ هەمووی مردم چ ئەم و چ ئەومان قەرارداوە بڕیارمان داوەکە هەموو بە سوورەتی مساوی بەشدار بنتیایە یا بە تەفسیرێ تر ئەو ماڵەی وا بۆ مردن قەرارمان داوە بە جۆرێک کە هەموو تیایا مساوی بن چ ئەوەی وا ئەهلی وڵاتێکە کە ئەو ماڵەی تایە و چ ئەوەیش کە وا لە جێیەکی ترا و لە جێیەکی تر دیارەبێتی ئەو ماڵە ئەهلی ئەو وڵاتەنەوە ئەو ماڵەی واتیا و خەڵکی مەکەنیە کاڵ بە پۆتاستی دیکەش و نزیکترە و زۆریش فەرقیان نییە فەرمێ ئەوانەی کە ئەو کارانە ئەکەن ئەتر دوای ئەوە هیچ نافەرمێ خەبەری علمە حەسەکات بۆ ئەوەی کە هەڕەشەکە گەورەتر جلوەبالەوەی کە قابلی وەفت بێت لەوانە نیە کە وەسفی بۆ بەشەر بکرێ مەگەر خوا خۆی بزانێت کە چیان بەسەرایەنی ئەوانەی وا مرتکبی ئەو کارانە بن کفر ئەکەن و مردم منعەکەن لە ڕێگەکەی خوا و لە ئەو مەسجد الحرامە بە ئەو وەسفەوە مەسجد الحرامێک وا خوا تەنها بۆ ئەوانی دانەناوە بۆ هەموو مردمی داناوە کە هەموو لە هەر حاڵەتێکا بن وەک یەک بە سوەتێ مساوی بەشدار بێتیایە مەگەر خۆی زانێت کە چیان لێەکە لەو خەتە مستەقیمە خەریکن لابوێن بەلایەکە بەناحەق با تەوەجه بەمەی کە ڕێ دروستیش ئەزانن لەگەڵ ئەوە کە ڕێک مستەقیمەکە ئەزانن و ئەزانن ئەو